کاسێتی بیستەم لە پەرتووکی جیهانی سۆفیا، دیوی یەکەم لە لاپەڕە پێنج سەد و نەوەد و سێ. ئالبێرتۆ ڕووی کردە سۆفیا و وتی، بەڵێ کچم، ئەوانە زۆر جێی داخن. مەبەستت چییە؟ ئێمە لێرەدا دانیشتووین و بووینەتە قوربانی بێتاوانی بەرخەکانی خەیاڵی سەرگورد. بەڵام ئەڵبەت ئەمە تاوانی خۆمە. من بووم کە باسی بەرچاوهێنانەوەی سەربەستی بیرەکانم کرد. لە خۆڕا خۆت بە تاوانبار مەزانە. دەمویست شتێکی نوێ دەربارەی گرنگی خەیاڵات بۆ ئێمەی فەیلەسووفان باس بکەم. بڵێم بۆ ئەوەی بیرۆکەی نوێ بێتە ناو مێشکمان دەبێت بوێری دەربڕینمان هەبێت و واز لە هاوساری فکر بهێنین. لەم کاتەدا بۆ ئەمانە پەیدا بوون چیتر سەرگورد خەریکە زێدەڕۆیی دەکات. گوێی پێ مەدە. دەمویست باس لە گرنگی بیر و دووبارە بیرهێنانەوە بکەم، سەیرکە چ گاڵتەجاڕییەکی دروست کردووە شەرمناکە. تۆ خەریکیت تانەی لێ دەدەیت؟ ئەوە کە خەریکە تانە لە من دەدات نەک من، بەو جۆرەش من دڵخۆشییەکم هەیە و هەموو نەخشەکانم لەسەر ئەو بنەمایە داڕشتووە. من لەم باسانەی تۆ ناگەم. خەریک بووین سەبارەت بە خەون باسمان دەکرد ئەمەیش خاڵی لە تانە و تاشەر نییە. ئەمەیش خاڵی لە تانە و تاشەر نییە. ئێمە چین؟ مەگەر چەند وێنەیەک نین لە خەیاڵی سەرگوردا ڕاستە. بەڵام لەگەڵ هەموو ئەمانەدا ئەو لایەنێکی لە بیر کردووە. ئەو شتە چییە؟ پێ دەچێ سەرگورد بە بێزارییەوە ئاگاداری خەیاڵەکانی ئێمە بێت. هەموو ئەو شتانەی کە ئێمە باسی دەکەین و هەموو ئەو کارانەی دەیکەین دەزانێت دروست هەر وەک بینەری خەون کە لایەنی ئاشکرای خەونەکەی لە مێشکدایە ڕاستە و هەمووی ئەو شتانە دەزانێت. بەڵام ئەگەر ئەو تەواوی قسەکانی ئێمە بیر بهێنێتەوە دیسان بە تەواوی هۆشیار نییە. مەبەستت چییە؟ سەرگورد ئاگاداری بیرە نهێنیەکانی خەونی خۆی نییە. لە بیری دەچێتەوە و شتەی کە دەینووسێ هەر خەون و خەیاڵە بەڵام لە بەرگێکی تردا. قسەکانت زۆر سەیرە. بەڵێ سەرگوردیش وا بیر دەکاتەوە چونکە خۆیشی لە مانای ڕاستەقینەی خەونەکانی تێناگا. بۆیە دەبێت لەم لایەنەوە سوپاسی بکەین. ئەم باسە تا ڕادەیەک دەستی ئێمە ئازاد دەکات. دەبێت ئەم دەرفەتە بقۆزینەوە وەکو مشکە ئاویەکان کە لە ڕۆژی هەتاویدا لە کونەکانیان دێنە دەر. ئێمەیش بەم زوانە لە دەروونی تاریک و لێڵی ئەو خۆمان دەرباز دەکەین. وا بیر دەکەیتەوە بتوانین؟ ڕێگەیەکی ترمان نییە. من تاکو دوو ڕۆژی تر ئاسۆیەکی نوێت دەخەمە پێش دەم، ئەو کاتە سەرگورد نازانێ مشکەکان لە کوێن یا جارێکی تر سەر لە کوێ دێننە دەر. بەهەرحاڵ ئەگەر ئێمە دیمانەیەکی خەیاڵیش بین، من هێشتا کچی دایکمم و کاتژمێریش پێنجە و دەبێت بڕۆمەوە بۆ ماڵ و خەریکی ئامادەکاری میوانیەکە بم. دەتوانیت لە ڕێگەی گەڕانەوەدا بۆ ماڵەوە یارمەتیەکم بدەیت؟ چییە؟ هەوڵ بدە زیاتر لە جاران سەرنجڕاکێش بیت. کارێک بکە لە تەواوی ڕێگادا سەرنجی سەر گورد لای تۆ بێت. کاتێکیش گەیشتیتە ماڵەوە بەردەوام بیر لەو بکەرەوە، کەواتە ئەویش ناچار دەبێ بیری لای تۆ بێ. بەڵکو چی ببێت. ئەو کاتە دەتوانم بە خەیاڵی ئاسوودەوە کار لەسەر پلانە نهێنیەکە بکەم. دەمەوێت ڕاستەوخۆ خۆم هەڵدەمە ناو ناخی دەروونی نائاگای سەربوردەوە و من تاکو جارێکی تر کە یەکتر دەبینین لێرە دەبم. دەورانی خودی ئێمە مرۆڤ ناچارە بە ئازادی. کاتژمێر پێنج خولەکی مابوو بۆ نیوە شەو. هیلدە ڕاکشابوو و سەیری میچەکەی دەکرد. بیرەکانی سەبارەت بە خۆنواندنی سەربەست بوو. هەر جارێک کە زنجیری بیرەکەی دەپچڕا پرسیاری لە خۆی دەکرد. بۆچی چ شتێک بوو کە هەوڵی سەرکوتکردنی ئەدا؟ ئەگەر بیتوانیایە هەر جۆرە کورتکردنەوەیەک لەسەر خۆی لابدا ئەوا پێدەچوو لە هۆشیاریدا خەون ببینێت. تۆزێک سڵی لەم بیرە کردەوە. هەرچی زۆرتر ئاسوودە دەبوو، زۆرتر بیر و خەیاڵە جۆراوجۆرەکانی لە ناو مێشکدا دەهێنا و دەبرد و خۆی لە کەپرەکەی سەرگورد لە کەناری دەریاچەکەی ناوەڕاستی دارستاندا هەست دەکرد. پلانی ئالبێرتۆ چی بوو؟ ئەڵبەت باوکی ئەو بوو کە نەخشەی ئەوەی دائەڕێشت کە ئالبێرتۆ نەخشە دابڕێژێت. واتە باوکی دەیزانی ئالبێرتۆ دەیهەوێت چی بکا. لەوانەیە خەیاڵی ئەوەی بێ کە خۆی ئازاد بکا بۆ ئەوەی کۆتایی کارەکە لە خۆیشی شاراوە بێت. لاپەڕەی زۆر نەمابوو چۆنە سەیرێکی لاپەڕەی کۆتایی بکا. نا ئەمە قۆپیە. سەرەڕای ئەمە هیڵدە دڵنیا بوو کە ئێستاش ئەو شتەی کە دەبێ لە کۆتاییدا ڕوو بدات ڕوون نەبۆتەوە. ئەم فیکرە سەیر نەبوو؟ فایلی نووسراوەکان لە پێشدەمی دابوو و باوکی نەیدەتوانی شتێکی پێ زیاد بکا، مەگەر ئەوەی ئالبێرتۆ خۆی کارێک بکا، کارێکی چاوەڕوان نەکراو. لە هەر حاڵدا خودی هێڵدە چەند شتی چاوەڕوان نەکراوی بۆ باوکی دانابوو، چیتر چارەنووسی هێڵدە لە دەستی باوکیدا نییە. بەڵام ئایا لە سەدا سەد لە دەستی خۆیشیدایە؟ ئاگابوون چییە؟ ئایا یەکێک لە مەتەڵە گەورەکانی دنیا هەر ئەمە نییە؟ بیرەوەری چییە؟ چی دەبێتە هۆی ئەوەی کە شتانێک کە دیومانە یاخود تەجرەبەمان کردووە بیری بهێنینەوە؟ چ جۆرە میکانیزمێک دەبێتە هۆی ئەوەی کە ئێمە خەونی سەیر و سەمەرە ببینین؟ هیلدا جارجارە چاوەکانی دەبەست دوای دەیکردنەوە و سەیری میچەکەی دەکرد، سەرەنجام لەبیری چوو بیانکاتەوە. خەون بردیەوە. بەیانی دەنگی باڵندە دەریایەکان لە خەوی ڕاچڵەکاند. لە تەختەکەی هاتە خوارەوە وەکو عادەت لە ژوورەکەدا دەستی کرد بە ڕۆیشتن و لە کەناری پەنجەرەکەدا وەستا و سەیری کەنداوەکەی کرد. ئەمە عادەتی ئەو بوو چ لە هاوین و چ لە زستاندا. هەروا کە وەستابوو کت و پڕ تەقینەوەی هەزاران ڕەنگی لە مێشکی خۆیدا هەست پێ کرد. بیری هاتەوە کە شەوی ڕابردوو خەونێکی سەیری دیوە، خەونێک پڕ لە شێوە و ڕەنگە شادەکان. لە خەونیدا باوکی لە لوبنان گەڕابووەوە خەونەکەی ئەو درێژەی خەونەکەی سۆفیا بوو کە ملوانکە ئاڵتوونییەکەی لە کەنار ئاوەکەدا دۆزیبۆوە. هیلدا دروست وەکو خەونی سۆفیا لەسەر لێواری ئاوەکە دانیشتبوو، لەم کاتەدا دەنگێکی زۆر ناسک هاتبووە گوێی. ناوی من سۆفیایە. هیلدا لە جێگەکەی نەبزوابوو، بێدەنگ و ئارام هەوڵیدابوو بزانێت ئەم دەنگە لە کوێوە دێت. دەنگەکە وەک خشپە خشپێکی زۆر سووک وەکو ئەوەی مێشێک قسە بکات درێژەی پێدابوو، تۆ هەم کەڕ و هەم کوێری. دروستە لەم کاتەدا بوو کە باوکی بە یونیفۆرمی نەتەوەیەکگرتووەکانەوە هاتە ناو باخکە و هاواری کرد، هیلدە! هیلدە بۆ لای هەڵات و دەستی لە ملی ئاڵاند، خەونەکەی هەر لێرەدا تەواو بوو. چەند شارێک لە ئارنۆڵۆف، ئێڤ ئۆڤەرلاند، هاتەوە یادی. شەوێک لە خەونێکی سەیر بە ئاگا بوومەوە. دەنگێک وەکوو ئاوێکی قوڕ لە ژێر زەویدا دەتگوت قسەم لەگەڵ دەکا. هەستام و پرسیارم کرد چیت لە من دەوێ؟ هیلدا لە کەناری پەنجەرەکەدا وەستابوو کە دایکیاتە ژوورەوە. بەیانیت باش. هەستاوی؟ باش نازانم. من وەکوو عادەت کاژمێر چوار دەگەڕێمەوە بۆ ماڵەوە. زۆر باشە دایە گیان. هیوادارم ڕۆژی پشووەکەت خۆش بەریتە سەر. تۆیش ڕۆژێکی باشت بێت. دەنگی دەرگاکەی لە پشت دایکیەوە بیست دیسان بە فایلەکەوە چووە سەر تەختەکەی. دەمەوێت ڕاستەوخۆ تاکو ناخی دەروونی نائاگای سەرگورد خۆم هەڵدەم. من تا جارێکی تر کە یەکتر دەبینین لێرە دەمێنمەوە. بەڵێ هەر لێرەدا بوو هیڵدا دیسان دەستی کرد بە خوێندنەوە بە پەنجە پاشماوەی لاپەڕەکانی هەست دەکرد شتێکی وای نەمابوو کاتێک سۆفیا لە کەپری سەرگور دهاتە دەر هێشتا ژمارەیەک لە ئەکتەرە کارتۆنیەکانی واڵت دیزنی لە کەناری ئاوەکەدا بوون بەڵام کاتێک لێیان چووە پێش گوم بوون کاتێک گەیشتە قایەغەکە هیچیان دیار نەمابوو لە کاتی سەوڵلێداندا بەردەوام ڕوخساری دەگۆڕی، پاشان قایەقەکەی لەو بەر ڕاکێشا بۆ ناو قامیشەکان. دەستەکانی بەملاوبەولادا دەسوڕان، هەوڵیەدا هەرچی زۆرتر بتوانێ سەرنجی سەرگورد بۆ لای خۆی ڕابکێشێت تاکو ئالبێرتۆ بێ ڕێگر کارەکانی بە ئەنجام بگەیەنێت. هەروا کە دەڕۆیشت لە ڕێگەدا سەمای دەکرد و هەڵدەبەزی، پاشان هەوڵی دا وەک بووکەش و شە قورمیشییەکان بڕوات بە ڕێگادا. بۆ ئەوەی سەرگورد زیاتر سەرگەرمی خۆی بکا دەستی کرد بە گۆرانی وتن. ساتێک ئارام وەستا و بیری لە پناکەی ئالبێرتۆ کردەوە، بەڵام بێ درەنگ هاتە خۆی و ویژدانی ئەوەندە ناڕەحەت بوو کە لە دارێکەوە سەرکەوت. سۆفیا هەرچەندە توانی بە دارەکەدا سەرکەوت کاتێک گەیشتە نزیکی لوتکەی دارەکە تازە تێگەیشت کە ناتوانێ بێتە خوارەوە بڕیاری دا تۆزێک بوەستێت و دیسان هەوڵ بداتەوە بەڵام نەدەبوا لە شوێنی خۆی ئارامی بگرتایە چونکە تاقەتی سەرگورد تەواو دەبوو و لەوانەبوو سەرنجی بۆ لای ئالبێرتۆ ڕابکێشرایە. سۆفیا دەستی بەرز کردەوە چەند جار ویستی دەنگی کەڵەشێر لە خۆی دەربێنێت سەرەنجام دەستی کرد بە قو قولی قو قو لە تەمەنی پانزە ساڵیدا ئەمە یەکەم جار بوو کە سۆفیا دەیچریکاند بەڵام زۆریش خراپ نەبوو. جارێکی تر هەوڵی دا بێتە خوارەوە بەڵام وا دیار بوو گیری کردبوو، لە ناکاو قازێکی گەورە لەسەر یەکێک لە پەلەکانی دارەکەوە نیشتەوە و دوای ئەو هەموو شتە سەیر و سەمەرە کاتێک قازەکە دەمی کردەوە و قسەی لەگەڵ کرد سۆفیا چیتر سەری سوڕ نەدەما قازەکە وتی ناوی من مۆرتێنە ئەوەی ڕاست بێ من دەستەمۆ بەڵام ئێستا لەگەڵ کۆمەڵێک قازی دەشتەکی لە لوبنانەوە هاتووم بۆ ئێرە و وا دیارە تۆیش پێویستت بە یارمەتی هەیە بۆ هاتنە خوارەوە لەو دارە. سۆفیا وتی تۆ ئەوەندە بچووکی کە بڕوا ناکەم بتوانیت یارمەتیم بدەیت لە ڕا دەربڕیندا پەلە مەکە من بچووک نیم بەڵکو تۆ زیادی گەورەی. ئەنجامەکەی هەر یەکێکە وایە؟ پێتان بڵێم کە من کوڕێکی منداڵی دێهاتی دروست هاوتەمەنی تۆم سوار پشتی خۆم کردووە و تەواوی سویدم پیشان داوە. ناوی ئەو، نیلز هۆلگێرسۆن، بوو. نیلز چواردە ساڵ بوو، یەک ساڵ ئەملەو ئەولا ئەولا، جیاوازییەکی زۆری لە قورسایی باردا نییە. تۆ چۆن توانیت ئەو بەرز بکەیتەوە؟ زلەیەکم لێدا و لە هۆش خۆی چوو، کاتێک هۆش خۆی هاتەوە بە ئەندازەی پەنجە گەورەی لێهاتبوو. کەواتە لەوانەیە خراپ نەبێ ئەگەر زلەیەکیش لە من بدەیت. ناتوانم تا کۆتایی بێرەوە بمێنمەوە. ڕۆژی شەمەیش میوانەیەکی فەلسەفیم هەیە. زۆر سەرنجڕاکێشە. کەواتە ئەمەیش کتێبێکی فەلسەفییە. من و نیڵس کاتێک بەسەر سویدا باڵمان دەکێشا، لە مۆربێکا لە ناوچەی ڤۆرملاند نیشتینەوە و نیڵس چوو بۆ دیدەنی پیرێژنێک کە دەیویست کتێبێک دەربارەی سوید بۆ منداڵە سەرەتاییەکان بنووسێت. پیرێژنەکە وتی دەیهەوێت کتێبەکەی ڕاست و پەنداوی بێت. کاتێک بەسەرهاتی نیڵسی بیست بڕیاری دا کتێبێکیش دەربارەی ئەوەی کە کوڕێک بە سواری پشتی قازێکەوە دیویەتی بنووسێت. سەیرە. بەڕاستی زۆر پێکەنینی هەبوو چونکە ئێمەیش لەناو ئەو کتێبەدا بووین. سۆفیا لەناکاو هەستی کرد زلەیەک بەر گۆنای کەوت، دوای تۆزێک ببوو بە ئەندازەی پەنجە گەورەی دەست، درەختەکە وەک دارستانێک و قازەکە بە ئەندازەی ئەسپێک دیار بوو. قازەکە وتی. بۆچی وەستاوی، وەرە پێشەوە. سۆفیا درێژایی چڵەکەی بە دەست تێپەڕاند و سوارپشتی قازەکە بوو. پەڕەکانی قازەکە نەرم بوو، بەڵام لەگەڵ ئەوەی سۆفیا زۆر بچووک ببووەوە، پەڕەکان لە جیاتی ئەوەی خلیتکەی بات، بە لەشیدا دەڕۆیشتە خوار. کاتێک ئاسوودە دانیشت، قازەکە باڵی گرت. بەسەر دارەکاندا دەڕۆیشتن، سۆفیا کەپر و دەریاچەکەی لە خوارەوە ئەدی، ئالبێرتۆ دیسان لەناو کەپرەکەدا دانیشتووە و پلانە نهێنیەکەی دائەڕێژێت. قازەکە چەند جار باڵەکانی بە یەکدا دا و وتی، ئەمڕۆ دەبێت بە گەشتێکی بچووک ڕازی بین. ئەمەی وت و لە بنەو دارێک کە سۆفیای سوار کردبوو نیشتەوە. سۆفیا خلی خوارد بۆ خوارەوە و لە ناو گیاکاندا ڕاست دانیشت. بە سەرسووڕمانەوە هاتە بە سەرسووڕمانەوە هاتەوە ئەندازەی پێشووی. قازەکە بە دەوریدا سووڕێکی لێدا سۆفیا وتی، زۆر سپاس بۆ یارمەتیەکەت. کارێکی سەخت نەبوو، وتت ئەمە کتێبێکی فەلسەفییە؟ من نەموت، تۆ وتت. گرنگ نییە. ئەگەر بە دەستی من بوایە هەر وا کە نیڵسن بە دەوری سوی داگەڕان تۆیشم بۆ تەواوی مێژووی فەلسەفە دەبرد. دەمانتوانی بڕۆین بۆ میلتۆز و ئاتێن، ئورشەلیم و ئەسکەندەریە، ڕۆم و فلۆرانس، لەندەن و پاریس، ڤیەننا و. هیدڵبێرگ بێرلین و کۆپێن هاگن زۆر سپاس هەر تا ئێرە بەسە بەڵام فڕین بەسەر سەدەکاندا تەنانەت بۆ قازێکی خەیاڵیش کارێکی ئاسان نیە سوڕانەوە بەسەر ئاسمانی سویدا کارێکی ئاسانترە قازەکە ئەمەی وت و چەند هەنگاوێک ڕۆیشت و باڵی گرت سۆفیا هیلاک بوو بوو بەڵام دوای ماوەیەک لەناو پەرژینەکەوە خۆی خزاندە ناو باخەکە بیری کردەوە لەوانەیە ئالبێرتۆ بەو کارە خەڵەتێنەرەی ئەو زۆر خۆشحاڵ بووبێت. پێناچێت سەرگورد لە یەک کاتژمێری ڕابردوودا زۆر بیری لە ئالبێرتۆ کردبێتەوە و مەگەر ئەوەی دوو کەسایەتی هەبێت. سۆفیا تازە چووبووە ناو باخەکە کە دایکی لە شوێنی کارەکەی گەڕایەوە. هەر ئەوە نەجاتی دا لەوەی بۆ دایکی باس بکا کە چۆن قازێکی دەستەمۆ ئەوی لەسەر دارێک ڕزگار کردووە. کاتێ خواردنی ئێوارەیان تەواو کرد دەستیان دایە کاروباری میوانیەکە تەختەیەکی چوار مەتری و پایەکانی کە لە ژووری ژێر بانەکە بوو هێنایەنە خوارەوە و لە باخە گەورەکەدا مێزێکیان لێ دروست کرد مێزەکە هەروەک لەوە پێش بڕیاردرا بوو خستیانە ژێر داری میوەکان دوایەمین جار کە کەڵکیان لە مێز لەم مێزە وەرگرتبوو لە یادی دەیەمین ساڵ ڕۆژی هاوسەری دایک و باوکیدا بوو سۆفیا ئەو کاتە تەنیا هەشت ساڵی تەمەن بوو، بەڵام ئێستا ئەو میوانییە چڕوپڕەی بە جوانی لە یاد مابوو کە لە هەوای ئازاددا لەگەڵ دۆستان و خزمەکانیان گرتبوویان. بەپێی ڕاگەیاندنەکان کەش و هەوا باش بوو. دوای ئەو تۆفانە سەختەی ڕۆژی پێش یادی لەدایکبوونی سۆفیا دڵۆپێک باران نەباریبوو. بەو حاڵەیش بڕیاریاندا دانانی مێز و کورسیەکان و ڕازاندنەوەی میوانیەکە دانێن بۆ بەیانی ڕۆژی شەمە. ئەو شەوە دوو جۆرە نانیان دروست کرد. بڕیار بوو بۆ خواردنی ئێوارەی میوانیەکە مریشکی برژاو و زەڵاتە دروست بکەن و ئەڵبەت ساردی ئاساییش. سۆفیا نیگەران بوو نەکاو کوڕەکانی پۆلەکەیان بیرەیش لەگەڵ خۆیاندا بهێنن. سۆفیا لە دروستبوونی دەردی سەری زۆر دەترسا. کاتێک دەچوو بخەوێت دایکی جارێکی تر پرسیاری کرد ئالبێرتۆ دێت؟ ئەڵبەتە کە دێت. تەنانەت بەڵێنی داوە نواندنێکی فەلسەفی ئەنجام بدا. نواندنی فەلسەفی چییە؟ ئاگادار نیم. ئەگەر سیحرباز بوایە ئەڵبەت سیحربازی دەکرد، لەوانەیە کەروێشکێکی سپی لە کڵاوەکەی بهێنایەتە دەرەوە چی دیسان دەستت پێ کردەوە بەڵام چونکە فەیلەسوفە دەیەوێت نواندنێکی فەلسەفی بکە مەگەر میوانیەکەی ئێمە میوانیەکی فەلسەفی نییە تۆ خۆت چی ناتەوێت هیچ کارێک بکەی بەڵێ دەمهەوێت ئەڵبەت وتار خوێندنەوە ئێستا پێت ناڵێم شەو باش سۆفیا بەیانی زوو بە دەنگی دایکی لە خەون بە ئاگا بووەوە دایکی لە پێش ڕۆیشتنیدا هاتبوو خواحافیزی لە سۆفیا بکا ڕیزی ئەو وردە شتانەی بە دەستەوە بوو کە دەبوایە لە دەرفەتی کۆتاییدا لە شار بیکڕێت لەگەڵ ڕۆیشتنە دەرەوەی دایکیدا تەلەفۆن لێ درا ئالبێرتۆ بوو وا دیار بوو دەیزانی سۆفیا دروست لە چ کاتێکدا لە ماڵەوە بە تەنیایە پلانەکە گەیشتووەتە کوێ؟ وس قسە مەکە هەر بیریشی لێ مەکەرەوە وابزانم دوێنێ بە تەواوی سەرنجیم بە لای خۆم ڕاکێشابوو ئافەرین وانەی فەلسەفە تەواو نەبوو؟ تەلەفونەکە هەر بۆ ئەو مەبەستەیە ئێمە گەیشتوینەتە سەدەی خۆمان لەمە بەدواوە خۆت دەبێ بتوانی ڕێگەی خۆت پەیدا بکەیت بناغەڕێژی زۆر گرنگ بوو کە ئەنجامدرا، بەڵام پێویستە دیسان یەکتر ببینین و کورتەیەک دەربارەی دەورانی خۆمان قسە بکەین. من دەبێت بچم بۆ ناو شار. زۆر باشترە چونکە دەبێت دەربارەی دەورانی خۆمان قسە بکەین. مەبەستت چییە؟ کەواتە دیدار لە ناو شاردا زۆر باشتر و زانستیترە. بێم بۆ ماڵی ئێوە؟ نا نا، ئێرە زۆر هەڵڕژاوە. تەواوی کون و کەلەبەرم پشکنیوە، نەکاو لە شوێنێکدا مارێکی شاراوەی دانابێ. سەیرە. لە مەیدانی گەورەی شار خواردنگەیەکی تازە دانراوە، خواردنگەی پیێر ئەوێ شارەزای؟ بەڵێ کەی لەوێ بم؟ کاتژمێر دوانزە باشە؟ بەڵێ خوا ئاگادارت. یەک دوو خولەک لە دوای دوانزە سۆفیا چووە ناو کافەی پێر. ئەمە یەکێک بوو لە جێژوانەکانی باوی ڕۆژ بە مێزی خڕی بچووک و کورسی ڕەشەوە. هەروەها شووشە شەرابی هەڵواسراو و نانی فەڕانسەیی و بابۆڵە. کافەکە زۆر گەورە نەبوو. سۆفیا زانی کە ئالبێرتۆ هێشتا نەهاتووە، خەڵک بە دەوری مێزە خڕەکانەوە دانیشتبوون و بەڵام هیچ کامیان ئالبێرتۆ نەبوون. تا ئێستا هەرگیز سۆفیا بە تەنیا نەچووبوو بۆ کافە. چی بکات؟ بگەڕێتەوە و بڕواتە دەرەوە و دوای تۆزێکی تر بێتەوە؟ ترسی شکاند و چوو لە پەنای پێشخانە مەڕمەڕییەکەدا دانیشت و پیاڵەیەک چایی و لیمۆ ترشی داوا کرد و لەسەر مێزێکی بەتاڵ دانیشت. چاوی بڕیە دەرگاکە، خەڵک بەردەوام دەهاتن و دەڕۆیشتن، بەڵام ئالبێرتۆ دیار نەبوو. خۆزگە ڕۆژنامەیەکی پێ بوایە. دوای ماوەیەک سەیری دەوروبەری کرد، چەند کەسێک سەیریان دەکرد. بۆ ساتێک هەستی ژنێکی گەنجی لا دروست بوو. سۆفیا تەمەنی پانزە ساڵ بوو، بەڵام دەیتوانی خۆی وەک کچێکی تەمەن حەڤدە یا لانیکەم شانزە ساڵ و نیو بنوێنێت. پرسیاری لە خۆی کرد، بڵێیت ئەمانە دەربارەی بوون و ژیان چۆن بیر بکەنەوە؟ بە ڕواڵەتیاندا دەردەکەوێ وا بیر بکەنەوە کە لە خۆڕا دروست بوون و بە کوتوپڕی لێرەدا دانیشتوون. هەموویان سەرگەرمی قسەکردن بوون، دەست و سەریان ئەبزواند، بەڵام پێناچێ دەربارەی شتێکی گرنگ گفتوگۆ بکەن. لەناکاو کەوتەوە یادی کرکەگۆر، کە وتبووی مرۆڤەکان بە قسەکردنیاندا باشتر لە هەر شتێکی تر دەناسرێن. ئایا ئەمانە هەموویان لە قۆناغی هەستیدا دەژین؟ ئایا لە ڕوانگەی ژیانەوە شتێک بەلایانەوە گرنگ هەیە؟ ئالبێرتۆ لە یەکێک لە نامە سەرەتاییەکانیدا نووسیبووی منداڵ و فەیلەسووف هاوشێوەن. سۆفیا دیسان بیری کەوتەوە کە لە گەورەبوون دەترسێت و هاتین و ئەویش سەرەنجام خۆی خزاندە قووڵایی مووەکانی کەروێشکی کڵاوی سیحراوی جیهان. چاوەکانی هەروەها لە دەرگاکە بوو کت و پڕ ئالبێرتۆ هاتە ژوورەوە. لەگەڵ ئەوەی هاوین بوو بەڵام ئالبێرتۆ کڵاوێکی ڕەش و کۆتێکی هاورێشمی درێژی لەبەردا بوو. خێرا هات بۆ لای سۆفیا، سۆفیا لە دانیشتن لەگەڵ ئەو لە ناو ئەو هەموو خەڵکەدا هەستێکی سەیری هەبوو. چارەکێک لە دوانزە تێپەڕیوە. یەک چارەکی زانستی پێت خۆشە شتێک بخۆیت؟ بۆچی نا؟ لەوانەیە بابۆڵەیەک. ئالبێرتۆ چوو بۆ لای چێشتخانەکە و زۆر زوو بە دوو فینجانی قاوە و دوو بابۆوڵەی نانی فەڕانسەیی و پەنیر و ژامبۆنەوە گەڕایەوە. گران بوو؟ نا سۆفیا، بەلاش وەک ئاوی خواردن. چ بەهانەیەکت بۆ درەنگ هاتن هەیە؟ پێویست بە بەهانە ناکا، بە ئەنقەست درەنگ هاتم ئێستا بۆت باس دەکەم. چەند قەپاڵی زلی لە بابۆڵەکەی گرت و پاشان وتی، ئێستا باس لە سەدەی خۆمان دەکەین. ئایا لە ڕوانگەی فەلسەفییەوە شتێک کە جێی باس بێ لە سەدەی ئێمەدا ڕووی داوە؟ زۆر. سەیری هەر لایەک بکەی بزووتنەوەیەک لە کاردایە و ئێمە لە لایەکی زۆر گرنگەوە دەست پێ دەکەین. لە لایەنی سەرەکی بوونی ژیان، واتە ئێگزیستانسیالیزم. ئەم زارۆکە گشتیە بریتیە لە چەند ڕەوتی فەلسەفی کە هەموویان پێگەی بوونی مرۆڤ بە خاڵی دەستپێکردنی خۆیان دەزانن. زۆر جاریش ئێمە باس لە فەلسەفەی سەرەکی بوونی ژیان لە سەدەی بیستەمدا دەکەین. بەشێک لەم فەیلەسوفانە یاخود ئێگزیستانسیالیستانە بڕواکانی خۆیان نەک هەر لەسەر بنەمای فکری کرکەگۆر بەڵکو لەسەر بیرۆکەی هیگڵ و مارکزیش بنیات ناوە. بەڕاستی فەیلەسوفێکی تر کە لە سەدەی بیستەمدا کاریگەرییەکی زۆری دانا فرێدرێش نیچەی ئەڵمانی بوو کە لە هەزار و هەشت سەد و چل و چوار دا تاکو هەزار و نۆ سەد دا ژیا. ئەو هەم لە دژی فەلسەفەی هیگڵ و هەم لە دژی مێژووگەرایی ئەڵمان هەستایەوە. نیچە پێشنیاری کرد لە جیاتی دڵ بەستنی بێ گیان و وشک بە مێژوو، بەو شتەی کە خۆی بە ئەخلاقی پەردەی مەسیحیەت ناوی برد. دڵ بە ژیان ببەستین. نیچە خوازیاری گۆڕانی هەموو نرخە کۆمەڵایەتیەکان بوو بۆ ئەوەی لایەنە لاوازەکان نەبنە لەمپەر لەسەر ڕێگای هێزی ژیانی بەتواناکان. بە بڕوای نیچە مەسیحیەت و فەلسەفەی ویراسی هەردوکیان ڕوویان لە جیهانی ڕاستەقینە وەرگێڕاوە و خەریکی ئاسمانەکان و جیهانی نموونەن. کەواتە ئەو شتەی تاکو ئێستا بە جیهانی ڕاستەقینە ناسراوە، لە ڕاستیدا نیوە جیهانێک زیاتر نەبووە. نیچە دەیوت، لەگەڵ جیهاندا ڕاست بە، گوێ مەسپێرە بە وتەی ئەو کەسانەی وادەی ئاسمانیت ئەدەنێ. چیتر. پیاوێکی تر کە لەژێر کاریگەری فەلسەفی کرکەگۆر و نیچەدا بوو، فەیلەسوفێکی ئەڵمانی بوو بە ناوی مارتێن هایدگەر. بەڵام من دەمەوێت زۆرتر باس لە فەیلەسوفی ژیانگەرای ئاڵمانی بە ناوی ژان پۆل سارتەر بکەم کە لە هەزار و نۆ سەد و پێنج تاکو هەزار و نۆ سەد و هەشتا دا دەژیا. لانی کەم سارتەر بۆ زۆربەی خەڵک ئەستێرەی درەوشاوەی فەلسەفەی، ئێنگزیس تانسیالیزم، بوو، فەلسەفەی ژیانگەرای ئەو لە دەیەی هەزار و نۆ سەد و چل دا واتە دوای شەڕ جیهانی ناوبانگێکی زۆری داخست. سارتەر لە ساڵانی دواییدا لەگەڵ بزووتنەوەی مارکسیزمی فەڕانسەدا هاوئاهەنگ بوو، بەڵام هەرگیز نەچووە ناو هیچ حزبێکی سیاسییەوە. نەکاو لەبەر ئەو منت هێناوە بۆ ئەم کافێیە. ئەڵبەت دەبێت بڵێم کە بە تەواوی لە خۆ ڕانەبووە. سارتەر بەشێکی زۆری تەمەنی لە کافەکاندا بردەسەر، سەرەتا لە کافەیەکدا چاوی بە یاری هەمیشەیی خۆی بە ناوی سیمۆن دۆ بوار کەوت و ئەم ژنە فەیلەسووفێکی ئێنگزیستانسیالیست بوو؟ ژنی فەیلەسووف؟ بەڵێ. کەواتە مرۆڤایەتی سەرەنجام بەرەو شارستانییەت دەڕوا. زۆر باشە. بەڵام لە بیرت نەچێ کە زۆربەی کێشەکانی مرۆڤ لە دەورانی خودی ئێمەدا هاتۆتە پێش. دەتویست دەربارەی فەلسەفەی سەرەکیبوونی ژیان باس بکەیت. سارتەر دەیوت، ژیانگەرایی مرۆڤگەراییە، مەبەستی ئەوە بوو کە فەلسەفەی ئێگزیستانسیالیزم مرۆڤایەتی دەکاتە بنەمای کاری خۆی. ئەمەیش دەبێت زیاد بکەین کە مرۆڤایەتی جێی باسی ئەو ڕوانگەیەکی زۆر نائومێدانەتری لە حاڵەتی مرۆڤ هەیە، تاکو ئەو مرۆڤایەتیەی لە دەورانی ڕێنیسانسدا دیمان هۆی چی بوو؟ کرکەگۆر و بەشێک لە فەیلەسوفە ژیانگەراکانی ئەم سەدەیە مەسیحی بوون. لەگەڵ ئەوەدا خاڵی سەرەکی فەلسەفەی سارتەر فەلسەفەی بێ ئاین بوو، فەلسەفەی سارتەر شیکردنەوەیەکی بێ ئامانە لە بارودۆخی مرۆڤ. لە کاتی مردنی خودادا. ئەڵبەت ڕستەی خودا مردووە سەرەتا بە قەڵەمی نیچە بڵاو بووەوە. درێژەی پێ بدە. وشەی گرنگ لە فەلسەفەی سارتەردا هەروەک کرکەگۆر وشەی ژیان و بوون بوو، بەڵام لێرەدا بوون بە مانای زیندووبوون نییە، گیاکان و حەیوانەکانیش زیندوون و بوونیان هەیە. بەڵام ناچار نین بیر لە زیندووبوونی خۆیان بکەنەوە. مرۆڤ تاقە بوونەوەرێکی زیندووە کە ئاگاداری بوونی خۆیەتی و سارتەر دەیوت شتە مادیەکان تەنیا لە دەروونی خۆیاندا بوونیان هەیە. لە کاتێکدا مرۆڤ لە بەربوونی خۆی بوونی هەیە، بەم چەشنە بوونی مرۆڤ و بوونی شتە مادیەکان یەکسان نیە. من ئەمەم لا پەسەندە. سارتەر وتی بوونی مرۆڤ لە پێش هەر لایەنێکی تری مرۆڤەوەیە. ئەوەی کە من هەم، لە پێش ئەوەوەیە کە من چیم. بوون لە پێش چۆنیە تیەوەێ. ئەمە وتەیەکی زۆر ئاڵۆزە. مەبەست لە چۆنیەتی ئەو شتەیە کە هەر شتێک لەوەوە دروست بووە، واتە سروشت یا بوونی هەر شتێکی تر. بەڵام بە بڕوای سارتەر مرۆڤ وەها سروشتێکی دەروونی نییە، مرۆڤ دەبێ خۆی خۆی بخوڵقێنێت. دەبێت سروشت و چۆنیەتی خۆی دروست بکات چونکە ئەمە لە پێشەوە بۆ مرۆڤ دابین نەکراوە. وابزانم لە مەبەستت تێدەگەم. بە درێژایی مێژووی فەلسەفە، فەیلەسوفەکان هەوڵیان داوە بزانن مرۆڤ چییە، یاخود سرووشتی مرۆڤ چییە. بەڵام سارتەر وتی مرۆڤ سرووشتێکی هەمیشەیی نییە کە پشتی پێ بەستێت. کەواتە بێ مانایە گەر بە دوای واتایەکی گشتی ژیاندا بگەڕێین و چارەیەکیشمان نییە، بێجگە لەوەی پێناسەی بێ سوودی بۆ بکەین. ئێمە وەکو ئەکتەرێک واین کە بێ ڕاهێنان و بێ شانۆنامە و بێ ئەوەی کەسێک لە پشت پەردەوە پێمان بڵێت چی بکەین، کێشراوینەتە ناو گۆڕەپانی ژیانەوە. ناچارین خۆمان بڕیار بدەین کە چۆن ژیان بکەین. ئەم وتەیە زۆر ڕاستە. ئەگەر بکرایە بە خوێندنەوەی تەورات و ئنجیل یا هەر کتێبێکی فەلسەفی، تێبگەیشتینایە کە چۆن بژینەوە ژیان زۆر ساکار دەبوو. لە بنەمای باسەکە گەیشتووی. سارتەر دەیوت، کاتێک مرۆڤ تێگەیشت کە زیندووە و ڕۆژێک دەمرێت و هیچ مانا و مەبەستێک نییە کە بتوانێت دەستی بخا، تووشی دڵەڕاوکێ دەبێت.